کورە ئی بۆ بۆ وەستاوی ماوەی کاتژمێرێکە چاوەڕوانی تۆمە خێرا وەرە دێی دەورە ملە بشکێت مەگری بە قوربان مەگری ئارام بگرە مەگری مەگری ئەوە چییە شێتی تۆ ئەوە چیت هەی شێتە ئەو بۆ واکەی شێت نیم بەڵام خەریکە شێت دەبم ئارام بگرە بە قوربان مەگری دەی تەواو مەگری ماندوو نەبیت ئەتیکا بەخێر بیتەوە یوسف گەر زەحمت نەبێت تاسێک ئەوم بۆ بێنە ئێستا دەیهێنم بەرفە دەویست قسەیەکم بۆ بکات بەڵام بێدەنگ بوو دەبێت چی لێت ڵابێت ڕەحمەت لە دایک و باوکت ئافەتت بێ باوکە باوکە خواردنم بۆ تێناوە ئەی بۆ دایکت نات کوڕم دایک میشوکاری هەبوو کوڕی خۆم وەرە چی تێناوە؟ سوزانم دەی وەرە کوڕم وەرە پێشەوە کوڕم وەرە دەی وەرە جیانەکەم وەرە وەرە بۆ ئێرە وەرە ماستاو دەخۆی تۆ کوڕم باڵ لە خۆمەوە باوکە ها چیە ئی بۆ چی بووە بۆ سرت دەخورێنی هیچ چۆن هیچ هیچ نییە باوکە هەروە سرم دەخورێن وەرە کوڕم وەرە باسەیرت کەم ئەمە شکۆسپیان لە کوێ هاتن تۆ قەت سەری خۆت ناشۆیت دەشوم باوکە ئێ ئەی ئەمانە لە کوێ هاتوون ئەتیکە ئەتیکە تۆ لە کوێی لێرەم یوسف چی بووە دەی خێرا منزلێک ئەو گەرم کە و سابوونێک بێنە دەی ئەوە دەیهێنم تۆ قەت سەری ئەم کوڕە ناشۆیت ئۆش یوسف ئەوە قسەیە چۆن سەری ناشۆم دوو ڕۆژ جارێک سەری دەش باش ئەوە سەر شوشنێکە هەڵە هەڵا لە دەسەوژنە ئێستا وەها سەر دەشۆم تاماگێکی تر پێویست بەسەر شوشتن نەبێت ئەو برینانە کەی پەیدا بووە هیچ نییە باوکە ماوەیەکە ئاسەوادی نەما چۆن بکوڕم مەبەست چیە ماوەیەکە هیچ نییە باوکە کاتێک لەگەڵ هاوڕێکانم یاریم دەکرد هاوڕەیەکم پاڵی پێوە نام و کەوتم بۆیە بریندار بووە کوڕم ئەو برینانە بە برینی بەربوونەوەی یاری تۆپی پێ ناچێت کوڕم سیرکە کوڕم ڕاستێکە بە من بڵێ باشە خوا کە سوانە کردووە بەڕاستمە نەخێر کوڕم تۆ ڕاستەکان ناڵیت کوا ئیبۆ لە نێوانمان درۆ نەبوو چێ وای لێ کردی ئیبۆ پێم بڵێ چێ وای کرد ئیبۆ قسە بکە چێ وای لێ کردی ئەوە وای لێ کردی ئیبۆ پێم بڵێ ئەوە وای لێ کردی قسە بکە ئیبۆ قسە بکە ئەوە وای لێکردی لەگەڵ تۆمە کوڕم باوکە سیرکە تا ئێستا دەستم بە دەستت نەکەوتووە تا ڕۆژ ئەوانە بۆ ئەو ماڵە جێ بێڵە و لێرە نەمێنیت تێگەیشتی هەر ئێستا منی بشکێنە بۆ ماڵی باوکت لەگەڵ تۆمە باشە نەتبینمەوە لە بەرچاو من بە لەم ڕۆ بەدواوە سێ بە سێ تەلاقم داوی تێگەیشتی تۆ کچی ڕەشیداغا سێ بە سێ تەلاقم داوی لە ئێستا بەدواوە نە تۆ ژنی منێت و نەدەی تۆ بەم ناوە بۆ خەڵکی نادێک کە هەر هەمووتان گوێ بگرن لە حزوری خوددا شاهێت بن من ئەو ژنەم سێ بە سێ تەلاق داوە یوسف ئاغا ئەگەر تۆ تووڕە نەبیت ئێمە وەکو گەنجانی لادێکە هاتووین داوایەکت لێ بکەین من باش دەزانم بۆچی هاتوون عەلی بەڵام ئەمە مەحاڵە عەلی بڵێ بزانم یوسف ئاغام تۆ ڕاستیت هەرچی بڵێ تۆ ڕاستیت ئێمەش نامانەوێت لەم ماڵەدا دوای زەینەبی خوشکمان هیچ کەسێکی تر ببینین ئەوەی تۆ دەڵی مەحاڵە سیرکە ئی بۆ دەبێ بچێتە قوتابخانە لە داهتوودا دەبێتە پیاوێکی گەورە با پیرە حەسەنیش بەتەمەە تۆش لە ماڵەوە نیت و پێویستە یەکێکە بێ ئاگای لە ماڵەوە بێت پێویستە خێزانداریت بۆ بکات دەی تۆ وەرە و لە عاتیکە خۆش بە منەوە ئافرەتەم هێنا بۆەوەی خێزانداریم بۆ بکات یان هێناومە بۆی هەموو ڕۆژ لە کوڕەکەم بدات ئێوەش باش بزانن لەبەر خاتری باپیرە حەسەن من هاوسەرگیریم لەگەڵ ئێوە پێکێنا خوا دەزانێت تا ئێستا دەستم بەدەستی نەکەوتووە تا ئێستاش ئەو هەر کچە هیوادارم بەسەر بەرزی بگەڕێتەوە ماڵەکەی خۆی لەوانە بوو لە داهات و خۆشم بیستایە بەڵام ئەو هەر لە سەرتاوە کارەکانی تێکدا هەر ئەوە نییە ئازاری کوڕەکەمی دابێت خەریک بوو لە باپیرە حەسەنیش بدات کە یەکێکە لە پیاوماقوڵەکانی گوندەکەمان ئەی ئەوە بوونایە چیتان دەکرد لەگەڵ ئەوەشدا من هیچم نەکرد ئەی ئێوە نازان چەند کارە سات و ناخۆشی ڕووی لە ئێمە کرد براکم لە دەستدا و خێزانەکەشم لە دەستدا من بەو هەموو قەدەرە ناخۆشانم ڕازی بوو گەر ئێوە بە قسەم بکەن بڕۆن لە ماڵەوە پشوو بدەن یوسف هەڵی نەکردووە و ناشی کات من سوێندم خواردو بە پێی دابوو نەریتەکانیشمان ئەو چیتر نابێت بگەڕێتەوە ئەو ماڵە زۆر جوان قسەت کرد تۆ ڕاست دەکەیت لەبەر خاتری من هاوسەر جیلیت ئەنجامدا بەڵێ کوڕم دەزانم من وام بیر دەکردەوە کە ئەم ڕێگایە سوودێکی زۆری هەیە بۆ ئێمە دەمویست کەمێک لە خەفەت بە دوور بین کوڕی خۆم من چوزان دەرەنجامەکەی ئەوها دەبێت باوکە بڕیارم دا من بەیانی بڕۆم بۆ کوێ دەڕۆی کوڕی خۆم دەزانم لە هەمووی زیاتر تۆخەم دەخۆیت بەڵام مەجبورم بۆ کوڕی خۆم بۆ کوێ دەڕۆی بۆ شوێنی زۆر دوور باوکە زۆر دوور چی دەڵێیت یوسف کوڕم تۆ عقلت لە جێ خۆیەتی جارە تۆ هەڵسە کەمێک بخەوە دەزانم زۆر خەمت خواردووە مەترسە هیچ نابێت باوکە دەبێ ئی بۆش لەگەڵ خۆم ببم دوای دوو مانگی تر تۆش دەبم ئەی قڕم بەسەر من بە تەنیا چ بکەم لێرە تۆ نەبیت و ئی بۆ نەبیت من چی بکەم لێرە بەخوای شێت دەبم بە تەنیا لێرە هیچ شتێک نابێت باوکە ئەوە بەقەت ئەو ئازارانەی کە دیومانە هیچ نییە لەو خەمەش ڕادین من چۆن لێ ڕادێم کوڕی خۆم من هەموو ڕۆژێک ئی بۆ نەبینم و بۆنی نەکەم چۆن دەژیم تۆ بە من دەڵێ بە زوندوی بڕۆ ناو گۆڕ ئەوە کەی حاڵە من بێ ئێوە چۆن تەحمل دەکەم کوڕی خۆمی و مەخۆ باوکە کوڕە من بەجێ مێڵە مەڕۆ بۆ خەم و خەفەت بەجێ مێڵە ئێمە زۆر ناخۆشیمان بینی علی شوان من بە بەردەوام بیر لە لادێکی خۆمان دەکەمەوە بە بەردەوام نامەتان بۆ دەنێرم ئێوەش نامەم بۆ بنێرن من ناونیشانی خۆمتان بۆ دەنێرم کرد فرات ماڵت کاول کردن فرات پێم بڵێ تێر نەبووی چیت لە ئێمە دەوێ باوکە زۆر بە جوانی سەیری بەرد و خاک و چیاکان بکە جوان سیرکە دەبینی چۆن خۆر بە دەردەکەوێت سیرکە ئەها خۆر چەند جوانە بەڵێ دەبینم باوکە لێرە چی هەیە لێرە زۆر شت هەیە ئی بۆ ژیانێکی تازە چاوەڕی ئێمەیە ئیتر لە کوێ خۆر دەکەوێت لەوێدا سەرەتایەک بۆ ژیانمان دەست پێ دەکات داهاتوی تۆ لەوێ و سەر هەڵدەدات لەم شوێنە دەبێت کە خۆر لەوێ و دەرکەوێت ئیتر لەمەودوا ژیان بۆ تۆیە لەمەودوا من و تۆ نییە ئێمە و ئێوە هەیە وشەی دێمەوەها دەڕۆمەوەها نییە باشە باوکە ئەگەر نەمتوانی کوڕی من لێی ڕادێیت من ئێمە تۆ ئێوە ئەو ئەوان ئەو بیرم چوو من ئێمە ئەو چی دەڵێ کوڕم ئێ خۆ فێر دەکەم باوکە ئافرم کوڕەکەم بەڕاستی شێری باوکتی من ئێمە تۆ ئێوە ئەو ئەوان من لە بەنداوی ئەتاتورک گەورەترە بەڵێ کوڕم گەورەترە ئێستا مامە سەرکردە لێرە دەژی بەڵێ کوڕەکەم لێرە دەژیێت ئەم گوڵانە چین باوکە کوڕم ئەمڕۆ جەژنیادی کۆماری ئێمەیە برسیتە کوڕم ئەرێ بەخوا باوکە برسیم دەی هەڵسەبزانم دەی هەڵسە باسی نانێک بخۆین بەڵێ بەڵێ خێراکەن وەرنەوە دێ سەیری و پیاوە سەیری ئکسکویزمی پلیس وەرنەوە دەتوانم ڕسمێکن لەگەڵا بگرم زۆر باشە دەی جوان بوەسن خێراکەن یەک دوو سێ سپاس سپاس بەڕێ سپاس زۆر زۆر جوان دەرچوو دەستان خۆش باوکە ئەمە فرێتە بۆ لەگەڵ تۆ وێنی گرت ئەگەر زەحمەت نەبێت دەتوانم بزانم ئەو ئافرەتە بۆجی ڕسمی لەگەڵ من گرت ڕۆڵە بۆ نەفەقیری چی خوای داتی ئافرەت ڕسمی لەگەڵ بگرێ الله الله ئێ چی بکەین ئێرەوە برام وەرنەوە کفتە کفتەی چاکمانێ وەرنەوە کفتەی دەرەجەیەک وەرنەوە باشە پێم بڵێ تۆ خەڵکی شوێ بۆ خاتری خوا خەڵکی ئۆرفام منیش وا پێشبینیم دەکرد بۆیە لێم پرسی گوێ بگرە کوڕی باش منیش خەڵکی پیرەجیکم ناویشم سادقە. منیش ناوم یوسفە کوڕەکەشم ناوی ئیبۆیە. چییە بۆ کارکردن هاتووی؟ لێرەدا هاوڕێیەکی ئازیزم هەیە لە تۆ ئازیزتر نەبێت. لە کوێ دەمێنیتەوە؟ ئەوەی ڕاستی بێ هیچ شوێنێکمان نەدۆزیوەتەوە. ئەگەر بتانەوێت ئێوە دەنێرمە شوێنێک هەرچەندە کەمێک دوورە بەڵام هەرزانە. ڕازیم. تەواو با کفتەکان تەواو بکەم پێکەوە دەچین. تەواو وەرنەوە کفتە وەرنەوە کفتەی دەرەجەیەکمان هەیە وەرنەوە خۆشە ئی بۆ زۆر خۆشە باوکە کفتە کفتەی دەرەجەیە گوەرنەوە کفتەی بە سەمۆن کفتەی بە سەمۆن کورە لە دەست خۆتانی مەدان بەو خۆیان لی تێر نابن کفتەی بە سەمۆن کفتەی بە سەمۆن تۆش وەک ئێمە بێگانیت ئەی هاوار کاک فازیل هاوڕێی کامیلە ئۆ ژاڵەخان چۆنی ئەحواڵت زۆر سپاس دەکەم کاک فازل تۆ چۆنی ژاڵەخان زۆر سپاس دەکەم باشم ئەی دەنگ و باسی کا کامیل چۆنا کامیل زۆر باشە بارودۆخی زۆر باشە ئەوە بەڕێز جێمە بەڕێبەری ئۆتێلەکەمانە زۆر خۆشحاڵ قوربان تۆ چۆنی ئەی کامیل بەگ لە شوێ لە ڕێگایە وایەت بۆ ئێرە کۆبوونەوەیەکی هەیە ئیتر دواکەوت فەرمودانیش نانا زۆر سپاس دەکەم ئیش و کارم هەیە بە یارمەتیت ئەگەر کاک کامیل هات زۆر زۆر سڵاوی منی پێ بگەێنە باشە خوات لەگەڵ کاک فاڵ خۆشحاڵ بان کچێ بۆ قسەیەت کرد نەدەترسای کە کەشف بین بۆ جەناب ئەتێ چی بڵێم ها ئێ کوڕە من بۆیە وام وت بۆی شکمان لێ نەکا باشە باشە دەی یەڵا ئەسڵە با بڕۆین ئێ باشە دەی با خێرا بڕۆینەوە خێرا با فەرموو. بڕۆین دەی ئەوە بەلەمە بچووکەکەی ئێمەیە بەلەم چییە مامە سادق کورەوەڵە نازام چۆن پێت بڵێم بەلام کەشتی پاپۆر ئەو جۆرەشتانەیە بەڵێ بەڵێ هەر ئاوایە بەخوا باوکە گەورەی ئەمە. دەستخۆشیت لێ دەکەم هاوڕێی من خودا مرۆڤی ئیشکەری خۆش دەوێت تا ئێستا کارت کردووە سوورمەندی لێی خێری لێ ببینیت ئیشەئەڵڵا زۆر سپاس کاک یوسفی بەڕێز ئەرێوە بۆ ڕاوەستاون وەرن با بڕۆین وەرێن ئۆهۆ سادق ئاغا ئەم بەلەمەی تۆیە ئی بۆ ئێمە ئەم شانسەمان لە کوێ بوو ئەوە خاوەنی خۆی هەیە من تەنها پاسەوانێکم لەسەر ئەم بەلەمە باوکە بۆچ تۆش نابی بە پاسەوان ئێستا چۆنم هاوڕێکان باوکە سەیرت کە مامە سادق ئی بۆ ئاغا ئێرە بۆ درومە بە ڕۆژ زۆرێکە و بە شەو زۆرێکە تۆ بە سەیری قژم کە بزانە چەند جواندام هێناوە بە شەرەفم خۆم کردو بە کوڕی چواردە ساڵ یەک تەنەکە جەلیم لێداوە ئەگەر باوکت ڕازی بێت تۆش دەبین من دەچمە لای خۆشەویستەکەم بۆ دیسکۆ و بار لەگەڵ باوکت بەیەکەوە دەچین دەی هەڵسە تۆش ئامادە بەدەی لەگەڵ ماوەرە داستە کاکە دەی با بڕۆین جەوێک بگۆڕین بۆ کوێ بڕۆین ئێ بۆ دیسکە و بار دیسکە و بار چییە باوکە سپاس هاوڕێکەم گەر تۆ پێت ئاسایی بێت ئێمە لێرە چاوەڕوانت دەکەین تەواو دێ کەیفی خۆتانە وەڵام من بۆ خۆم دەچم دەی ئایا مەسادق دانسا ئایا مەسادق دانسە ڕاچیە بەرامبەر بێرە کوڕم جوانە وانە بەڵێ زۆر جوانە باوکە باوکە کە مامە سەرکردەمان نەدۆزیەوە چی بکەین شتی وا چۆن دەبێت کوڕم سەرکردە مرۆڤێکی مەردە هەردەی دۆزینەوە ئەو پیاوێکی باشە میوانی زۆر خۆش دەوێت و ئێمەش ناڕحەتی ناکەین من پێی دەڵێم چێشتخانەیەکی بچووکمان بۆ بدۆزێتەوە تاوەکو من لەو چێشتخانەیە کار بکەم تۆش دەبێت بچیت بۆ قوتابخانە نەخیر باوکە من ناچم بۆ قوتابخانە هاوکاری تۆ دەکەم چۆن دەبێت کوڕە شێرەکەم گەر تۆ نەچیتە قوتابخانە لە داهاتوو گەر من پیر بووم چێ هاوکاریم بکات من هاوکاریت دەکەم باوکە بێگومانم هاوکاریم دەکەیت بەڵام دەبێت بخوێنیت چونکە مرۆڤی خوێندەوار زانایە بخوێنە تا زۆر شت لە ژیان فێر بیت گەر بخوێنم کاتێ گەورە بووم دەبمە پیاوێکی لێهاتوو زانە بێگومان دەبیتە کەسێکی لێهاتوو زۆر بەتوانە دەی کوڕەکەم هەوایەکە ساردی کرد من بەتانیەک دێن و ئیتر دەخەوین باشە کوڕ باشە باوکە